ڕاستکۆڵنییکۆف تاماوەیەکی دوور و درێژ هەر ئاوا لەسەر جێگاکەی کەوتبوو پێچ و هەندێک جار بە ئاگا بێتەوە و لەو چرکە ساتانە دای زانی دەمێکە شەوی بەسەردا هاتووە بەڵام بیری لە هەستان نەئەکردەوە سەرەنجام هەستی کرد دنیا تەواو ڕووناکە لە سەر پشت کەوتووە و هێشتا بێ هۆش و گێژە لە شەقامەکەوە بە چاکی گوێی لە هەمان ئەو دەنگی گریانە زەلیلانەیە بوو کە هەموو شەوێک لە دوای سەعات دووەوە لە ژێر پەنجرەکەیەوە هات وا ئێستا هەمان ئەو دەنگانە لە خەویەکەن بیری کردەوە، ئەمەیش دەنگی ئەو سەرخۆشانەی کە لە مەیخانەکان دێنە دەرێ، دیارە سەعات لە دووی نیوەشەویش تێپەڕیوە. لە پرا وا لە سەر جێگاکەی ڕاپەڕی ئەدوود یەکێک دەستی داوەتە پەلی، چۆن؟ سەعات لە دوویش لای داوە؟ لە سەر کورسیەکە دانیشت و هەموو شتێکی هێنایەوە بیری خۆی، بەڵێ لە ناکاوێکدا و لە چرکە ساتێکدا، هەموو شتێکی بە یاد هێنایەوە لە چرکەسات یەکەم داوای بیرکردەوە کە شتێکە بێ زۆری سەرما بوو بەڵام سەرماکە تا ڕادێک لە ئەنجامی ئەو لەرزوتایەوە بوو کە لە خەودا لێی هاتبوو ئێستاش کتوپڕ لەرزێکی وای تێگەڕا کە چۆقە چۆقی دانی ئەهات هەموو گیانی کەوت بۆ لەرزین ڕاستکۆڵنییکۆف دەرگاکەی کردەوە گوێی هەڵخست هەموو ماڵەکە لە خەوێکی قوڵدا بوو بە سەرسامییەوە لە خۆی و ژوورەکەی ئەڕوانی و نەیەتوانی لەوە بگا کە چۆن دوێنێ شەو دوای ئەوەی هاتۆتە ناو ژوورەکەیەوە دەرگاکەی جووت نەکردووە و جلەکانیشی نەگۆڕیوە بەڵکو هەر بە کڵاوەکەیشیەوە لەسەر تەختەکە ڕاکشاوە کڵاوەکەشی لەسەر زەویەکە لە پاڵ سەرینەکەی داکەوتبوو ئەگەر یەکێک بهاتە چیەوت رەنگە بە سەرخۆشی بزانیمایە، بەڵام خۆی گەیاندە پەنجەرەکە، دنیا رووناک بوو، بە پەلە جل و بەرگ و سەراپای خۆی بەسەر کردەوە تا بزانێ هیچ ئاسەوارێکی پێوە یان نا، بەڵام زانی کە ئەوە بەس نییە، راسکۆڵنیکۆف کە لە سەرما هەڵەلەرزی جلەکانی داکەند و گشت لایەکی بە باشی تەماشا کرد، هەموو پارچەیەکی سەر و بن کرد، لەبەرئەوەی لە خۆی دڵنیا نەبوو، سێ جار دووبارەی کردەوە. ئەوەی بە بەرچاوە بوو بچووکترین ئاسەواریان پێوە دیار نەبوو، تەنیا داوێنی پانتۆڵەکەی ئەو شوێنەی کە دڕاو و تاڵ تاڵ ببوو خوێنێکی خەست و وشکی پێوە مابوو، ڕاسکۆڵنیکۆف چەقۆیەکی دەست دایە و تاڵەکانی بڕی. ئێدی لەوە نەئەچوو شوێنەوارێک مابێتەوە. لە پرێکا ئەوەی بیرکەوتەوە کە جانتای پارە و ئەو شتانەی لە دۆڵابی پیرێژنەکەی دەرهێنابوو هێشتا لە گیرفانی دان. تا ئەو کاتە بیری لەوە نەکردبوو کە دەریانبێنێت و بیانشارێتەوە. تەنانەت کە لە سەروبنکردنی جلەکانی بەریشی دابوو ئەوەی بە بیردا نەهات. یانی چی؟ لەپڕا زۆر خێرا هەمووی لە گیرفانی دەرهێنا و لەسەر مێزەکەی بڵاوی کردنەوە دوای ئەوەی هەموو شتێکی تەنانەت هەستاڕی گیرفانەکانیشی بە هەڵگێڕاوەی دەرهێنا تا لەوە دڵنیابەکە هیچیان تیانەماوە ڕاستکۆڵنییکۆف هەموو شتەکانی لە سوچێکدا دانا لەوێدا لە گۆشێکی داوێنی دیوارەکەدا بەشێک لە پاشماوەی کاغەزی دڕا و هەڵواسراوی سەر دیوار هەبوو خێرا مشتەکانی تەپاندە ناو چاڵێکی ژێر کاغەزەکانەوە، ئەوسا بە خۆشحاڵیەوە بە دەم هەستانەوە لەو گۆشە و چاڵە ورد بۆوە کە بە شتەکان قۆقز ببوون، بیری کردەوە هەموو شتێک لە چاو ون بوو تەنانەت جانتای پارەکەیش، لە پڕا لە ترسە هەموو گیانی لەرزی و نائومێدانە کەوتە پرتە پرت. خوایە من چیم لێ هاتووە؟ ئەمە چۆن شاردنەوەیەکە بۆ شت وا شارێتەوە؟ لە راستیا راسکۆلنیکۆف حسابی بۆ ئەو شتانە نەکردبوو، ئەو تەنیا بیری لای پارەکان بوو، بۆیە لای خۆیەوە جێگایەکی تەرخان نەکردبوو بۆ شاردنەوەیان، لەگەڵ خۆیدا کەوتەوە بیرکردنەوە، بەڵام من ئێستا لە چی خۆشحاڵم؟ ئایا شت ئاوا شارنەوە؟ بەڕاستی ئەقڵم لەدەستداوە. بە لەشی داهێزراویەوە لەسەر قەنەفەکە دانیشت و لەپڕا لەرزە بێوێنەکەی تێگەڕایەوە. بێ بیرکردنەوە پاڵتاوە زستانیەکەی سەردەمی خوێنکاریەتی کە گەرم و دڕاو و لەپەنای کورسیەکەدا فڕێدرابوو ڕاکێشا و بەسەر خۆی دادا. دیسانەوە خەو و ڕێنە دایگرتەوە. لە هۆش خۆی چوو. پێنج دەقیقەی نەبرد کە جارێکی تر هەستایە و وەک شێت خۆی گەیاندە جلەکانی چۆن توانین بنومەوە لە کاتێکدا هیچ کارێکم ئەنجام نەداوە وایە بەڵێ وایە هێشتا بەرە زوانەکەی بنهنگڵم لێ نەکردوێتەوە بیرم چوو چۆن شتیوا لە بیرەچێت چ شایەتێکی گەورەیە بەرە زوانەکەی لێکردەوە پارچە پارچەی کرد پارچەکانی لە ژێر سەری نەکەو لە تەنیشتەکانی ترەوە دانا پاشان لە کاتێکدا کە لە ناوەڕاستی ژوورەکەدا وەستا بوو زۆر بە وردی و ناخۆشیەوە لە هەموو لایەکی ئەڕوانی تا بزانێ لە سەرزەویەکە یان لە جێگایەکی تردا شتێکی لە بیر نەکردووە بەردەوام لە بەرخۆیەوە ئەیوت قوماشی تیتۆڵ تیتۆڵکراو بە هیچ جۆرێک گومان دروست ناکا من وازانم وابێت بەڵێ هەروایە ئەو بڕوای وابوو کە هەموو شتێک تەنانەت یادەوەری و بیری سادەیش دەست بەرداری ئەو بوون و ئەمەیش وردە وردە زۆریان ئازاردا یعنی چی نەکا لە ئێستاوە دەستی پێکرد بێ ناشێ سزا گەشت بێ بەڵێ بەڵێ خۆیەتی تۆڵەیە. لە ڕاستیا تاڵە بڕاوەکان کە لە پانتۆڵەکەی کردبۆوە لە سەر زەویەکە لە ناو ژوورەکەدا بە هەموو لایەکدا پەرش و بڵاو بوو تا یەکەم کەس کاڕواتە ناو ژوورەکەەوە بیبینێ لە پڕێکدا وەک مایە پوچێک هاواری لێ هەستا بەڕاست من چیمە؟ لەو کاتەدا بیرێکی سەیری بەسەردا هات کە تۆ بڵێی هەموو جلەکانی خوێنایی بێ ڕەنگە گەلێک پەڵەی خوێنی پێوە بێت و ئەو نیان بینێت چونکە ئەقلی لاوازە و لە دەستی دا و ئەقلی تێک چووە لە ناکاوێکدا ئەوەشی بیرکەوتەوە کە ڕەنگە خوێن بە جانتای پارەکەوە بێ کەواتە ئەبێ گیرفانیشم خوێنایی بێ چونکە من جانتاکەم بە خوێنەوە خستە گیرفانم لە چاو تروکانێکدا هەستاڕی گیرفانەکەی هێنایە دەرەوە و بەڕاستیش وابوو، هەستاڕی گیرفانەکە ئاسەواری خوێنی پێوە بوو، کەوتەوە بیرکردنەوە، کەواتە ئەقڵم تەواو لەکار نەکەوتووە، هێشتا بیر و لێکدانەوەم لەکاردایە، هەر خۆم ئێستا هەستم بەو شتانە کرد و بیرم لێکردنەوە. بە خۆشی و هەناسەیەکی قوڵی دا و بەخۆی وت، ئەو لاوازیەی هەستم پێکرد لە ئەنجامی لەرز و تاکەوەیە و هیچی تر. هەستاری گیرفانی چەپی پانتۆڵەکەی بە تەواوی دەرهێنا، لەو کاتەدا تیرێژێکی خۆر لە پەنجەرەکەوە کەوتە سەر جزمەکەی پێی چەپی. بە گۆرێیەکەیەوە کە لە جزمەکەی هاتبووە دەرێ شتێک بەر چاوە کەوت. جزمەکەی داکەن هەمووی خوێن بوو. نووکی گۆرێیەکەی تەواو خوێن بوو. دیارە لەو کاتەدا بێ پارێز پێی نابوو ناو چاڵێک خوێنەوە. بەڵام یەکەم جار ناو زۆپاکە ئەگەڕێن بیان سووتێنم بەڵام بەچی بیان سووتێنم تەنانەت شقارتێکیشم پێ نییە نا چاکتر وایە بڕۆمە دەرێ و هەمویان فرێ بدەمە شوێنێکەوە وایە چاکترە لە شوێنێکی دوور فڕیان بدەم بەدەم دانیشتنی سەر قەنەفەکەوە دووبارەی کردەوە خێرە هەر ئێستا بێ دواکەوتن. کەچی دیسان سەری کەوتەوە سەر سەرینەکە. دیسان لەرزێکی زۆر بەهێز لە گۆی خست و پاڵتاوەکەی بەسەر خۆی داکێشایەوە. ماوەیەک چەند سەعاتێک بەرەو دوا وای ئەهاتە بەرچاو کە چەند باش بوو ئەگەر هەر ئێستا بێ دواکەوتن بڕۆیشتایەتە شوێنێکی دوور و هەموو شتەکانی لەوێ فرێ بدایە و لەم سەرئێشەیە ڕزگاری بوایە چەند زووتر چاکتر چەند جارێک ویستی لەسەر تەختەکە هەستێ وەلێ نەیتوانی سەرنجام لە دەرگادانێکی تند بە تەواوی هێنایەوە سەرخۆی ناستاسیا بە مشتە کۆڵە لە دەرگاکەیەدا و هاواری کردوی وت دەبی کەرەوە ماوی دیان مردووی ئەم هەموو خەوە بوو بەچی بە درێژایی ڕۆژ وەک سەگە خەوێت بەڕاستیش سەگە دەبی کەرەوە سەعات لە دەشت تێپەڕیوە گوێی لە دەنگی پیاوێک بۆی وت ڕەنگە هەر لە ماڵەوە نەبێ ڕاستکۆڵنییکۆف لە دڵی خۆی داوتی ئای ئەوە دەنگی دەرگاوانەکەیە چی ئەوێت؟ ڕاست کۆڵنییکۆف ڕاست بۆ و لەسەر تەختەی نووسنەکە دانیشت دڵی لە پەلەپەلیدا کەوت بۆ ئازار ناستاسیا بەرپەرچی دەرگاوانەکەی داوتی کەواتە کێ دەرگاکەی کێ لوت کردووە؟ بڕوانە دەرگاکەیش لەسەر خۆی داخە. ئەترسێت نەک بیدزن. بیکەرەوە! خەو خۆش! بیکەرەوە! ڕاسکۆڵنیکۆف لە دڵی خۆی داوتی ئەمانە چیانەوێ؟ بۆ دەرگاوان؟ هەموو شتێک ئاشکرا بووە. بەرگری بکەم یان دەرگاکە بکەمەوە؟ هەموو شتێک تەواو. کەمێک ڕاست بووەوە. بە سەر دەرگاکەدا چەمایەوە و چێلونەکەی لادا. ژوورەکەی ئەوەندە تەنگەبەر ببوو کە ئەیتوانی بێ ئەوەی هەستێت دەرگاکە بکاتەوە. ڕاستی کردبوو. دەرگاوان و ناستاسیا ڕێک وەستابوون. ناستاسیا بە جۆرێکی زۆر تایبەتی لێی ڕاما. ڕاستکۆڵنییکۆف بە شێوەیەکی نائومێدانە و بوێرییەوە لە دەرگاوانەکەی ڕوانی. دەرگاوانەکە. ئەبێ بچی. دەرگاوانەکە زۆر بە وردی تەماشای لاوەکە و دەوروبەری خۆی کرد و گەڕایەوە کە بڕوە. ناستاسیا کە چاوی لە ڕاست کۆڵنییکۆف ناتروکان وتی لەوە ئەچێ زۆر نەخۆش بی. دەرگاوانەکە بۆ چرکە ساتێک ئاوڕیدایەوە ناستاسیا لەسەر قسەکانی ڕۆشتوتی لە دوێنێ و تای لێ هاتووە. ڕاسکۆڵنیکۆف وەڵامی نەئەدایە و بێ ئەوەی نامەکە بکاتەوە هێشتا هەر لە ناو دەستیا ڕایگرتبوو. ناستاسیا دڵی پێ سووتا کە بینی قاچی لە تەختەکەوە شۆڕ کردۆتەوە بۆ ئەوەی هەستێت، لەسەر قسەکانی ڕۆشت و وتی، پێویست بە هەستان ناکا، نەخۆشیت، مەڕۆ، خۆ دنیا ناڕووخێ، ئەوە چییە بە دەستەوە؟ ڕاسکۆڵنیکۆف تەماشای دەستی خۆی کرد، لە دەستی ڕاستیە تاڵە بڕاوەکانی ڕێشووی پانتۆڵ تاکێک گۆرەی و هەستاڕی گیرفانە تیتۆڵ تیتۆڵ کراوەکەی بینی، هەر بەو شتانەوە نووستبوو، کە پاشان بیری ئەو ڕووداوەیە کردەوە، ئەوەی بیرەکەوتەوە کە تەنانەت لەو کاتەیشدا تای لێئەهات و نیوە خەوتوو بوو، هەموو ئەو شتانەی توند لەناو دەستی ئەوشی و. هەر بەو جۆرە خەوی لێکەوتەوە ناستاسیاوتی بڕوانە چۆن ئەم پرۆپی تاڵانەی کۆکردوتەوە و لەگەڵیاندا نووسوە وەک گەنجی دۆزی بێتەوە وایە ناستاسیا بەدەم قسەکانیەوە قاقای پێکەنینێکی دەمارگیرانەی لێدا ڕاستکۆڵنییکۆف لە چاوتروکانێکدا هەموو ئەو شتانەی نایە ژێر پاڵتاوک هەیە و چاوی لە ناستاسیا بڕی هەرچەندە نێتوانی لەو کاتەدا بە چاکی داوەریەکی ئاقلانە بکە بەڵام زانی ئەگەر پۆلیس بێ یەکێک بگرێ بەو جۆرە مامەڵی لەگەڵدا ناکە وەلێ پۆلیس منی بۆ چییە؟ ناستاسیا وتی چا ناخۆیت بۆت بێنم ئامادەیە ڕاستکۆڵنی کۆفرستە سەر پێ و لە ژێر لێوتی نا منە ڕۆم هەر ئێستا ڕۆم بۆ لای پۆلیس ناستاسیا وتی بزانە توانی لە پلیکانەکان دابەزی ڕاستکۆڵنییکۆڤوتی ڕۆم ناستاسیا وتی، ئارەزوو، ئارەزووی خۆتە. ناستاسیا کەوتە دوای دەرگاوانەکە. ڕاسکۆڵنیکۆف خێرا بەرەو لای پاڵتاوەکەی ڕۆیشت بۆ ئەوەی چاو بۆ گۆرەوی و ڕیشاڵەکان دابگێڕێ. پەڵەیان پێوەیە، بەڵام هەرگیز دیار نین. هەموو پیس و ڕەنگبورد و پتورکاون. ئەوەی نەزانێ، هیچی لێ تێناگا. کەواتە ناستاسیاش ناتوانێ لە دوورەوە بیبینێ. سوپاس بۆ خوا. پاشان بە نیگەرانییەوە ئاگادارییەکەی کردەوە و کەوتە خوێندنەوەی. ماوەیەکی زۆر خوێندییەوە تا تێگەیشت ئاگادارییەکی ئاسایی گەڕەک بوو کە ئەبوو سەعات دوو نیوی ئەو ڕۆژە بڕواتە نووسینگەی پۆلیس. ڕاسکۆڵنیکۆف بە سەرسامییەکی ناخۆشەوە بیری کردەوە، ئاخر چۆن ئەبێت وابێ؟ من ئاسایی هیچ کارێکم بە پۆلیس نیە پاشان ئەی بۆ ئەمڕۆ خوایە خۆزگە زوو تەواو بواە وەخت بوو بکەوێتە سەر ئەژنۆ و بلاڵێتەوە کەچی لە خۆ پێکەنینی لێپژا بێگومان نەک بە دوعا و لاڵانەوەکەی بەڵکو بە خودی خۆی بە پەلە بەرگی لەبەر کرد و لەبەر خۆیەوتی ئەگەر تیاچووم قیروسیا فەرقی چییە لەپڕا بیری کردەوە وا چاکترە گۆرەوی لە پێ بکەم چونکە لە تۆز و خۆڵە زیاترە گۆڕێ پەڵەکانی لە ناوەچن بەڵام هەرکە لە پێی کرد یەکسەر بە ترس و بێزاریەوە دایکەندەوە وەلێ زوو ئەوەی بیرکەوتەوە کە گۆرەوی تری نییە بۆیە بە پەلە لە پێی کردەوە دیسان دایەوە پێکەنین لەو کاتەدا کەوتەوە بیرکردنەوە هەموو ئەمانە ڕێژەین بابەتی ڕووکەشن و وابەستەی هەلومەرجن بەڵام هەر ئەلەرزی. ئیتر وا لە پێم کرد. کار گەشتە لە پێکردن. پێکەنینەکەی ناخۆش گڕا و لەبەر خۆی وتی، نا. لە توانای مندا نییە. لاقی ئەلەرزی. لە ژێر لێوە ئەیوت، لە ترسایە. سەری گێژ و لە تاوە. تا گرتی کە بەرەو قادرمەکان چوو هەر لەبەر خۆی ئەیوت ساختەیەکی تایە مەبەستیانە بەفر و فێڵ لە داومنێن لە هەمووی خراپتر ئەوەیە کە من نوڕێنەمە ڕەنگە قسەیەکی نابەجێ بکەم. کە ئەم لەوێ نەبێت ژوورەکەی بپشکنن. وەلێ لە پرا نائومێدانە یان با بڵێین بێ دەربەز لە مەرگ و ئەوەی ڕووەدا شانی هەڵتەکاند و ڕێگەی لەبەرگرتەوە گرنگ ئەوەیە زوو تەواو بێ. مرۆڤ لە بەردەم گەرمایی سەر شەقامەکەدا خۆی پێنەئەگیرا خۆزیا لە هەموو ئەو ڕۆژانەدا هیچ نەبێ چەند دڵۆپێک باران بباریایە دیسان تۆز و خۆڵ و خشت و گەچ دیسانەوە بۆگەنی دوکان و مەیفرۆشەکان دیسانەوە هەر هەمان خەڵکی سەرخۆش و کۆڵ هەڵگر و گالیسکە نابوتەکان هەتاوەکە وا لە نێو چاوی ئەدا کە ڕوانینیش ئازاری پێگەیان تەواو سەری گێژ بوو ئەم هەستە بۆ کەسێک لەرزوتای لێهاتبێت و لە پڕە لە ڕۆژێکی هەتاودا بێتە سەر شەقام کارێکی زۆر ئاسایی بوو کە گەیشتە پێچی شەقامەکەی دوێنێ، ڕاسکۆڵنیکۆف بە نیگەرانییەکی زۆرەوە تەماشای ئاپەرتمانەکەی کردەوە و زۆر زوو چاوی لێ کەلا خست. کە لە نووسینگەکە نزیک کەوتەوە بیری کردەوە، ئەگەر پرسیارم لێ بکەن ڕەنگە پێیان بڵێم. نووسینگەی پۆلیس نزیکەی دوو سەد و پەنجا مەترێک لە ماڵەکەیەوە دوور بوو. تازە گواستبیانەوە بۆ بارەگایەکی نوێ لە قاتی چوارەمی ئاپارتمانێکی تازە دروستکراودا. ڕاسکۆڵنیکۆف جارێکی دی بۆ ماوەی چەند دەقیقەیەک سەری لە بارەگا کۆنەکەدا بوو، کە چووە ناو ئاپارتمانەکەوە لە لای ڕاستەوە پلیکانێکی بینی کە کابرایەکی لادێی بە کۆنووسێکەوە کە بەدەستیەوە بوو ئەهاتە خوارێ، بێگومان ئەمە دەرگاوانە کەواتە نووسینگەکە لێرەیە. هەر بەو هەستەوە بە پلیکانەکاندا سەرکەوت نەیەویست دەربارەی هیچ شتێک پرسیار لە کەس بکە کە گەشتە قاتی چوارم لەگەڵ خۆیدا دووە ئەڕۆمە ژوورێ لەسەر ئەژنۆدا ئەنیشم و هەموو شتێک ئەدرکێنم ڕێ پلیکانەکان تەنگەبەرە و پڕ لە پاشماوە هەموو چێشخانەی ئاپارتمانەکانی هەر چوار قاتەکە بەسەر ئێرەدا دێن و بە درێژای ڕۆژ هەروە کراوەیە بۆیە هەواکەی تەواو تەنگە نەفەس دەکە دەرگاوانەکان بەو کۆنووسانەی لە بن دەستیاندا بوو ئەو ژن و پیا و پۆلیسانەی کاریان هەبوو بەردەوام لە سەرکەوتن و دابەزیندا بوون دەرگای نووسنگەکە هەمیشە کراوە بوو ڕاست کۆلنییکۆف چوە ژوورێ و لە ڕاڕەوەکە داوەستا زیاتر گوندیەکان لەوێ داوەستا بوون و چاوەڕیانە کرد بێجگەل لە تەنگە نەفەسیە زۆرەکەی ئەوێ بۆی تازە کە لە ڕۆنێکی خراپ دروست کرابوو، تازە ژوورەکانیان پێ بۆیە کردبوو، هێشتا وشک نەبووبووەوە، بۆنێک وای لێ هات مرۆڤی ئەخستە هێڵنجدان. کە ماوەیەک وەستا بیری کردەوە کەمێک بڕواتە پێشەوە و بچێتە ژوورێکی ترەوە، هەموو ژوورەکان بچووک و نزم بوون، هێندە ئۆقرەی لێ بڕابوو کە هەر بۆ پێشەوە ملی ئەنا. کەس گوێی پێنادا. لە ژووری دوەمدا کارمەندەکان بەرگیان لەم کەمێک چاکتر و سەرقاڵی نووسین بوون. هەمویان سەیرە هاتنە بەرچاو. یەکێکیان ڕووی لە ڕاستکۆڵنییکۆف کردوتی چیتەوێ. ڕاستکۆڵنییکۆف ئاگاداری نووسنگەکەی پیشاندا پیاوەکە تەماشای ئاگاداریەکەی کرد و پرسی خوێندکاریت؟ ڕاستکۆڵنییکۆڤتی بەڵێ کۆنە خوێندکارم. کارمەندەکە تەماشایەکی سەرپێی ڕاستکۆلنییکۆفی کرد بە ڕواڵەت کابراایەکی پەرێشان و شلوشاو بوو کە هیچت لە بینینەکەیدا بۆ دەرناکەوت ڕاستکۆڵنییکۆڤ ڕامە هیچ لەمە تێناگەیت چونکە هەموو شتێک لای ئەو وەک یەکگوایە کارمەندەکە بە پەنجەی ئاماژەی بۆ دواژور کردوتی بڕۆ بۆ لای سکرتێر ڕاسکۆڵنیکۆف بەرەو ژووری چوارەم کە پیشانی درابوو چوو، ژوورێکی تەنگ و ئاپوورە، بەرگی ئەوانەی کە لەوێ بوون کەمێک لەوانەی ژوورەکانی تر پاکتر بوو، لە نێو ئەوانەدا کە بۆ کار هاتبوونە ئەوێ دوو ژنە بینران، یەکێکیان جلوبەرگێکی پرسە و هەژارانەی لەبەردا بوو کە بەرامبەر کارمەندێک دانیشتبوو، بەپێی ڕێنمایی ئەو شتیان نووسی، ژنەکەی تر زۆر قەڵەو و دەموچاو بەپەڵە و لە سووریدا شین ئەینوان ژنەکە سەرنجی ڕاکێشا، بەرگێکی زۆر جوانی لەبەردا بوو، قاپێکی ئاڵتونی بە سنگەوە بوو. لە گۆشێک داوەستا بوو، چاوەڕێی شتێکی ئەکرد. ڕاسکۆڵنیکۆف ئاگادارییەکەی لە پێشی سکرتێرەکە دانا. ئەویش تەماشایەکی کرد وتی، چاوەڕێ بە. سکرتێرەکە دەستی بە کاری ژنە پرسەدارەکە کردەوە. ڕاسکۆڵنیکۆف هەناسەیەکی حەسانەوەی دا. بێگومان مەسەلەکە شتێکی ترە. وردە وردە ورەی هاتەوە سەر خۆی و بە هەموو توانای هەوڵی ئەوەی بوو لە سەرخۆ و ئارام بێ. تاقەت تێکەوتن و هەڵەیەکی زۆر بچووک بەسە بۆ ئەوەی تیا بچم. بەداخەوە ئێرە هەوای کەمە پاشان لە سەری ڕۆشت. خەفەخانە لە جاران زیاتر سرم گێژە خوا. ئەقلیشم هەروە.